کە تۆ هەڵدەستیت بۆ شەونوێژ، نەختێک کەمتر لە دوو بەش لە سێ بەشی شەو و نیوەی یا سێیەکی، وە دەستەیەک لەوانەی کە لەگەڵتان، وە خوا ئەندازەی شەو و ڕۆژ دیاری دەکات، خوا زانی کە ئێوە ناتوانن ئەندازەی شەو و نوێژ ڕابگرن، لەبەر ئەوە لێتان خۆش بوو، دەی ئەوەندەی بۆتان ئاسانە لە قورئان دەوری بکەنەوە، خوا زانی کە لەمەولا نەخۆشتان زۆر دەبێ. وە هی تری واتان ئەبێ کە ڕێ دەکەون بە زەویدا بە شوێن ڕۆزی خوادا دەگەڕێن وە هی تری واتان دەبن کە دەجەنگن لە ڕێی خوادا ئینجا بخوێننەوە لە قورئان ئەوەندەی کە بۆتان ئاسانە وە نوێژ بکەن وە زەکات بدەن وە قەرز بدەن بە خوا بە قەرزێکی چاک هەر چاکەیەک پێش بخەن بۆ خۆتان لای خوا دەستان دەکەوێت ئەوەی لای خوا چاکتر و گەورەترە لە ڕووی پاداشتەوە، وە داوای لێخۆشبوون بکەن لە خوا، بەڕاستی خوا لێخۆشبوویەکی میهرەبانە.